باوەشم بۆ بنێرە هەناسەکەم بیرت ئەەکەم گەر بە یەک وشەش بێ بۆم بنووسە هەست بە گەرمی لەشت ئەەکەم نیگاتم بۆ بنێرە هەر بۆشم بنووسی نیگا من چاوەکانت ئەخوێنمەوە خۆزگە ئەمشەو لە لام دەبووی لە ناڵینم تێدەگەیشتی هەر فرمێسکێ ئاخێک بوو لە چاو بە دڵ بووم هەڵدەڕشتی وەرە ئەمشەو تێر بگری بۆ ئەو کەسەی ئەشق کوشتی من لە ماڵە چاوەڕی مەرجێکی بێسەر و شوێنم وەرە بۆ لام تاوەکو لە باوەشدا ئۆقرە بگرم و لە ڕۆحەتدا خۆم بنوێنم لەوێدا جەستەی ماندوی خۆم بحەوێنم لەگەڵ تۆدا خەم و ناسۆرەکانم بسووتێنم لەگەڵ تۆدا خەم و ناسۆرەکانم بسووتێنم